خودای گەورە سەرکەوتووی کردین لەسەر دژمنی میلەتەکەمان و هەموو ناحەزانی ئەو وڵاتەمان. و دەسەڵاتەکەشمان جێگیر بوو لە دەرگاکانەوە هەتاوەکو سەر چیاکانی ئوڕاس و بۆ ڕووباری نیل و چیاکانی خوڕاسان. خودا سەرکەوتووت بکا پێشەوای ئیمانداران. و ئەو سەرکەوتنەش تەنها لە سایەی خودای گەورەوە بووە. هیچ سەرکەوتنێک نایەت تەنانەت بە دەستی خودای گەورە نەبێت. وهو سبحانە الفتاح العلیم. و خودای گەورەش ئەو شتەی کردەوە لەسەرمان دەرگای ڕزق هەتا وەکو وای لێهات هەموو ماڵەکانی دارایی پڕ بوو لێی ڕژا. سوپاس بۆ خوا. وە بە باشمان زانی کە لەسەر خەڵکدا فراوانی بکەین، دوو بەرامبەری بکەین مووچەکانیان و وە خەڵاتیان بکەین. ئایا ئێوە چۆنی دەبینن؟ زۆر باشە هەی پێشەوای ئیمانداران. ئەی باشە ڕای سولەیمان چیە؟ شاسواری هۆزی ئومەیە. خوا زیادی بکات لەسەر پێشەوای ئیمانداران. پارەی خزمەتی وڵاخەکانیش زیاتر بێت لە هەموو شارەکانی وڵات گرنگیان پێ بدرێ و و لە جەنگدا زۆر زۆر بەهێز بن و لە پشودانا ڕاهێنانیان پێ بکرێ. ئەی ڕای تۆ چیە سەرکردەی هێزەکانمان؟ لەگەڵ هەموو ئەو شتەی دەیبینم پێشەوا ئیمانداران زیادکردنی موچەی سەرباز و هەروەها جلوبەرگیان دەمەوێ دوو بەرامبەر بێ لە کاتی شەڕکردن و جەنگدا و خەڵاتکردنی بنەماڵەی شەهیدەکان و پاراستنیان بە باشی. ئەی تۆ باوکی حافز؟ لەگەڵ هەموو ئەو شتانەی کە لە پێشی یا لە پاشی دەبینم، ڕێگەی حەدس تەئمیم بۆ ئێستا هیچ کێشەیەکی نییە. وە چاککردنەوەی مزگەوتی حەڕام، قیبلەی مسوڵمانان، وە چاککردنەوەی مزگەوتی نەبەوی شەریف، شوێنەواری باشترین کەس، وە هۆڵی فێرکردنی قوتابیانی صلی اللە علیە وسلم، علیە الصلوة والسلام، کە لە ناو شاری مەککەش بوون گوێم لە تۆ بوو دەتگوت، من دەمەوێت هەموو ئەو شتانە بکەم ئەگەر خودا ڕێگام پێ بدات. بەڵێ، خوداش ڕێی پێداوی ئێستا پێشەوای ئیمانداران ناوی خودای لێ بێنە و هەرچەندە لە توانادایە بیخە کارەوە بۆ ئەوەی خوا و پێغەمبەر لێ ڕازی بن و ئاسانکاریش بکەی بۆ مسوڵمانان بۆ جێبەجێ کردنی. ئەی خودا خێرت بنووسێ برازاکەم شتێکت بیر هێنامەوە کە بە هیچ شێوەیەک لە یادمان نەچوو لە یادمان ناچێت ئایا ڕای کوڕەکەمان پەیمانپارێزەکەمان چییە بەرامبەر بەو شتانەی کە پیاوەکە گوتی دەی پێمان بڵێ؟ ڕای زۆر زۆر جوانە بە بێ گفتوگۆ پێشەوای ئیمانداران. هەر یەکە لە ئێوە چەند دەدات بۆ ئەو شتەی کە فەرمانمان پێداوە بۆ زیادکردنی مووچە؟ پارە بۆ ئەوە دروست کراوە کە سەرف بکرێت ئەوەش ڕزقی خودای گەورەیە. ئەوە بۆ ئەوەیە دەستی ئێمە هۆزی مەڕوان بەرز ببێتەوە لە ناو هەموو خەڵکیدا و دیاریش بێت. ڕاست دەکات کە ئەو کەسەی مەدحی منی کردووە و دەڵێت خەمت نەبێ هەر کەسێک مەدح بکا وا دەزانم مەدحی من دەکا ئەی تۆ شاسواری هۆزی مەڕوان پارەکانت دەتەوێت لە چیدا سەرف بکەی لەو شتانەی جەنابت بە باشی دەزانی لە خواردنی خۆش و باش و وە لە جلوبەرگی جوان لە یەکێکی دەنگ خۆش و شاعیرێک بەسەردا هەڵبدا بۆ ئەو کەسانەش کە دەستی یارمەتیان دەوێ پێویستی پێبێ یان پێویستی پێ نەبێ ئێمە لەو کەسانەین کە شاعیر بەسەرماندا هەڵدەدا و دەڵێت، الستم خیر من رکب المطایا و عند العالمین بطول راحی؟ مەنتقی چاوتێری و نیعمەتە. ئەی تۆ سەرکردەی هێزەکانمان. لەو شتانە سەرف دەکەم کە پەیمانپارێز و شاسواری هۆزی مەروان باسیان لێوە کردبوو، شمشێری تیژ و هەروەها چەند ئەسپێکی بەهێز بوو. لەگەڵ دەنگی حیلەی ئەسپەکان دوژمن سامێکی لێ دەنیشت. سەربازێکی خۆڕاگر بێ کە خەڵک هەڵدێن و وە تەنها مردنیش ئاڵاکەی بێت. ئاه مەنتقی شاسوارێکی زۆر ئازایە ئەی تۆ باوکی حەفز؟ لەو شتەی کە ئامۆزاکانم بە باشی دەیزانن و لە پێشی و لە پاشیشیان کە چاکەیەک لە نێوان دوو خراپەدایە. بە چاکەیەک لە نێوان دوو خراپە؟ چۆن؟ ئایا کەس هەیە لە ئێوە بزانێ ئەو شتە چییە چاکەیەک لە نێوان دوو خراپە؟ وابزانم ئەو مەتەڵی گوێبیست بووە لە خاوەن ڕەبەنەکانەوە بە بۆچون و بڕوای من هەر ئەوهایە هەیە ئەوە مەتەڵێک کە و گوێبیستی بووە لە خاوەنی خەڵکی ڕەبەن نەخێر پێشەوە ئیمانداران بەڵکو ئەوە ئایەتی خوای گەورەیە، والذین اذا انفقوا لم یسرفوا ولم یقتبوا وکان بین ذلک قواما، صدق اللە العظیم. صدق اللە العظیم ئایا ئەوە قسەی خەڵکی ڕەبەنە یان خودای گەورە خۆی فەرموویەتی پەیمان پارێزمان. ئەی پێشوای ئیمانداران! تۆ رێگەت پێدا بیر بکاتەوە تا پرسیارت ئارەستەی ئێمە کرد، ئێمە ئەو وەڵامەی کە لە مێشکمان بوو دامانەوە، لە دوایی گەڕایتەوە لایەوە پاش بیرکردنەوە وەڵامی دایەوە. راست دەکەی ئامۆزاکەم، بیرم لێکردەوە پێش وەڵامدانەوەی. ئەگەر بیری بکردایەتەوە پێش وەڵامدانەوە دەبوایە باسی ئەو شتەت بکردبایە کە لە سەرەتا باست کرد، دەبوایە پێم بڵێی پەیمان پارێز. ئەوە ئەو پستە پستە لە چیە وەلید. پێم دەڵێ دەستت خۆشبێ ئامۆزاکەم. بەڵێ وایە دەستت خۆشبێت. یەک وشە ماوە پێشەوای ئیمانداران ئەگەر بێت و سینەت بۆم فراوان بکەی. من بۆ ئەوە بانگم کردن گوێبیستی ئێوە بم ئەگەر سینەم تەنگ بێت لە ئێوە ئایا بۆ کێ سینە فراوان کەم برازاکەم. خودا سینەت ڕووناک بکاتەوە پێشەوای ئیمانداران. پرسیارت لێ کردین کە چۆن پارەکە سەرف بکەین هەر یەک لە ئێمە شتەکانی خۆی باس کرد و شتەکانیشمان لە لای خودای گەورە دەنووسرێت. بەڵام کەسێک هەیە کە نازانرێت چۆن سەرفی دەکات ئەو کەسەش کلیلی داراییەکەی پێیە و هەموو شتەکانیش تیایە لێی دەبەخشێت و لێی خەرج دەکات بە ئارەزووی خۆی و بە شێوەیەکی وا زێدەڕەوی دەکات بەبێ پرسیار خۆزگە بەخشینەکەی لە ڕێگای خودای پەروەردیگار بوایە بەڵام ئەو دەبەخشێت لە پێناوی پیاوی خۆفرۆش و پیاوی دووڕووی وەک خۆی وە هەر کەسێک دوای ئەم دووڕووە نەکەوێت دەیکوژێت. ئەوەندەی لە خوێنڕێژیدا سەرفی کردووە تا ئێستا نیوەی ئەوەندەی بۆ کاری چاک و بۆ مسوڵمانان سەرف نەکردووە. ئمم مەبەستت چێە کوڕی عەبدولعەزیز؟ پیاوکوژ و خوێنمژ و دووڕوو حەجاج. ئەمە تاوانێکە بەبێ بەڵگە و بەڵگەش لەسەر ئەو کەسەیە کە شکات دەکات. ئەی پێشەوای ئیمانداران، تاوانەکانی حەجاج ئاشکران و ئابڕووچوونەکەی لەنێو خەڵک بڵاو بۆتەوە، وقد حجب عنک الخوف ومن قهر خوفا وجاءک مستصرخا مستغیثا حجبه عنک حجاب السوء من اعوانهم واذنابه. پرسیارم لە تۆ کرد ئایا بەڵگە هەیە؟ باشە بزانم تۆ بە چ شتێک حەجاج تاوانبار دەکەی؟ ئەی پێشەوای ئیمانداران، دوێنێ زیندانیەکانت بە بێ سنور لە رێگای خودا ئازاد کرد وە هەروەها ئەو شتەشت نارد بۆ هەموو فەقیر و هەژارێک دڵت خۆش کردن دڵی هەموویانت پێ خۆش کرد و تەنانەت ئەو پیاوە نەبێ کە زانیاریم هەیە لەسەری تەنیا ئەو پیاوە نەبێت زانیاریم هەیە شمشێری بەکارهێناوە بەرامبەر دیلەکان بەبێ دادگای کردن سوێندە دەدەم بەو خوایی کە ناز و نعمەتی بەسەردا باراندووی خەڵک ڕزگار بکە لە دەستی ئەو پیاوە خوێن مژە. وە خۆشت ڕزگار بکە لە دەستی سزای خودای گەورە لە منیش توڕەمەبە پیاوی وەکو تۆ لە وشەی حەق توڕە نابێت من کوڕی تۆم و بەشێکم لە خوێنی تۆ تۆ ماممی و هەموو خوێنی منی پێش ئەوەی ببیتە پێشەوای ئیمانداران هەر شتێک لەسەر تۆ بکەوێت لە ناو خەڵک لەسەر منیش دەکەوێتەوە خۆت لەو تاوانە ڕزگار کە عومەر خۆم ڕزگار بکەم لە چی؟ ئێستا لەوانەیە بڕیار بدا بە کوشتنت مردنێک لە پێناوی حەق بێت بەخێر بێت براکەم دەکوژێ؟ بۆچی؟ بۆچی؟ ئەو خۆی بە جێنشین دادەنێ یانیش پەیمان پارێز چی دەکا لە کوێیە ئەو دەنگت بەسەر من بەرز مەکەوە دەنگم بەرز دەکەمەوە هەموو دیمەشق پڕ دەکەم لە قیژە و هاوارم کەسیش ناتوانێت دەستکاری یەک تاڵەمووی براکەم بکات هەرچێکیشی کردبێت کەمێک خۆت هێمن کەرەوە کچەکەی عەبدولعەزیز هێمن نابمەوە کوڕی عەبدولمەلیک باش بزانە من خزمەتکارێک نیم لە خزمەتکارەکانتان و براکەشم خزمەتکارێک نییە لە خزمەتکارەکانتان. چی ڕوویداوە؟ ئەگەر دەیەوێ براکەی من بکوژێ، ئەوە لە پێشدا دەبێ من بکوژێت، یان خۆم دەکوژم لە نێوان دەستەکانیدا. ئێمە حەقمان چییە بەسەر حەجاج؟ باوکم حەز ناکا کەس باسی ئەو پیاوە بکات لەم ماڵە. بەڵام دەبێت عومەر داوای لێبوردن لە مامی بکات. ڕاوەستە ئەم شەو نابێ سولەیمان تۆ دەزانی باوکم چەندە توڕەیە دەترسم فەرمانێکی وا دەربکا نەتوانێ پەشگەز بێتەوە لێی فەرمانێک دەربکا لەبەر چی؟ فاتیمەتان ترسان براکانی چۆن نەترسم چۆن ناترسم پێشەوە ئیماندارانت تووڕە کردووە بە کارێک کە هیچ پەیوەندی بە تۆ نییە کەواتە لەو شتە ترساوی کە هیچ پەیوەندی بە تۆ نییە ئاخر ئەو خەمی تۆیەتی عومەر. تەنانەت دەبێت لە خودای گەورە بترسین. چی دوتوە ئاوا مامت توڕە بۆ عومەر؟ توڕەبوونی خودای گەورە بە زەبرترە لەسەر ئەو کەسانەی کە گوێ بۆ حەق ناگرن و بۆ ئەو کەسانەی کە گوێڕایە لێ حەق ناکەن. ڕێم پێ بدە بڕۆم لەگەڵیان بۆ لای باوکەم. ڕێت لێ ناگرم لە سەردانی ئەوە حەقی خۆتە. بەڵام ڕێت لێدەگرم لەوەی کە لێی بپاڕێیتەوە بۆ ئەوی من ببورێ ئەوە حەقی خۆمە. لە ماڵی خۆت بمێنەوە هەتاوەکو با بزانی چی دەکەین. دەترسم هاوسەرەکەم بمرێ بە شمشێری باوکم. قسە دوای هەزار ساڵ دەگاتەوە خاوەنەکەی. خۆزگە عەبدولمەلیکت ببینیایە کە چۆن خۆی ڕادەوەشاند و تووڕە بوو ئەوەندە تووڕە بوو لە تووڕەبوونا هەڵدەلەرزی دەلەرزی وەک ئەو بوو مەنزەڵێک ئەو لەناو ئاگر بێ باشە پێم بڵێ چی کرد کاتێک کە تووڕە بوو دەی پێم بڵێ. تاوەکو ڕۆژ هەڵی ئەو منداڵە دەکوژرێ یان دەخرێتە ناو بیرێکی تاریک و لە ناوی دەبن یا زیندانی دەکەن. هەمووی بنووسە ئەو شتانەی کە گوێت لێ بوو بە پەلە بینێرە بۆ حەجاج لەبەر ئەوەی تۆ نازانی چی سزایەک دەدرێ بەو مناڵە و بە مامی کەس و کاری ئەو مناڵەش سزا دەدرێت کە فێریان کردووە بەو شێوەیە باسی حەجاج بکات. تۆ عەبدولمەلیک بە هیچ شێوەیەک ناناسی. ڕۆژێک لە ڕۆژاندا بە میوانەکانی وت، یەکێکش بە منی وت لە خودا بترسە ڕێک لە ملیم دا. ئایا تۆ گوێت لێ بوو؟ کەسێک بە منی وت کە لە دانیشتنەکەدا ئامادە بوو و بۆ خۆی گوێی لێ بووە. حەجاج. و هی تریش. دەیبینین ئاگات لە ملی خۆت بێت ئەگەر ئەو مناڵە ڕزگاری ببێت لەو شتەی کە ئێمە بۆمان داناوە خۆزگە ببێت گەر ئەو منداڵە ڕزگاری بێ لە مامی. وە ڕزگاری نابێ لە خۆشەویستەکانی مامی وە لە چاوی خۆشەویستەکانیشی ئێمە پەیوەندیمان بەو شتەوە چی بوو ئێمەش هەر وەکو تۆ پورێ کچەکەم نەسیحەتم کردن بەڵام نەسیحەتەکەی منیان وەرنەگرت وە ئەوە ئەنجامی ئەو کەسەیە کە نەسیحەتی من پشگوێ بخا منداڵێک ڕێز لە مامی نەگرێ و توڕەی ئەکا لەناو ئەنجومەنەکەی بۆ ئەوەی سزای بدا یا بیکوژێ وە ئێمەش ژنانی هۆزی مەڕوان پەرداخە ژەهر بخۆینەوە لە دەستی کەسانی ناحەز ئاخر ئەمە چۆنە بێ ئەمە ڕەوا نیە. ئێستا وەختی گازەندە نیە هەی کچی مەڕوان با فکر بکەینەوە چونکە ئەوە کێشەی مام و برازا و مێردی کچەکەمە. ئەی هاوار بۆ کچەکەمان کە مناڵێکی ئەبێ بە هەتیوی یان باوکێکی دەست بەسەرا گیراوی ئەبێ باشە ئێمە چ پەیوەندیەکمان بەم مەسەلەیەوە هەبوو ئاخر. ئۆۆۆ بێدەنگ بە. ئێستا دەچم بۆ لای مامم، لە خەو هەڵیدەستێنم، بۆ ئەوەی من و براکەم لەم زیندانە ڕزگار بکات. ئێمە پەیوەندیمان بەو شتە چی بوو؟ ئەو هاتوهاوارە چییە؟ بۆچی دەبینم هەمووتان لێرە دانیشتوون بەو شەوە درەنگە کە کاتی خەوە؟ مامە، من دەمەوێت پرسیارێکت لێ بکەم. ئێستا کاتی پرسیارکردنە؟ بڕۆ بۆ ژورەکەی خۆت. مێردەکە لەکوێیە؟ چۆن ڕێی بە تۆ داوە کە بەم شەوە لە ژورەکەی خۆت بێیتە دەرەوە؟ مامە من. هەر ئێستا بڕۆ بۆ ژورەکەت و لەبەر چاوم ون بە دەی. بە خزمەتکارەکان بڵێ بە ئاوم بۆ ئامادە بکەن بۆ ئەوەی بچم خۆم بشۆم و بڕۆم بۆ مزگەوت پێش ئەوەی بانگی بەیانی بدات. فەرمانتە پێشەوای ئیمانداران. لێی ببورە ئەی پێشەوای ئیمانداران ئەو هەوڵی ئەوەی دەدا کە رێ لە خوشکی عومەر بگرێت کە بێت بۆ لات. باشە بۆچی؟ ئەیویست دڵێ نەرم بکات. بۆ ئەوەی لە براکەی خۆش بی. کە لە بەرامبەری تۆدا سنوری تێ پەڕاندووە زۆری وتووە. ئایا جێنشینی رووخاوە تاوەکو بێت بە قسەی ئافرەتان ها؟ سڵاوی خوا لە پێشەوای ئیماندارە سڵاو لە تۆش بۆچی لێرە ڕاوەستاوی ئەی لەکوێ ڕاوەستە فەرمانتە پێشەوە ئیمانداران کوڕە حیوە لەگەڵ تینەی پێشەوە ئیمانداران ئەو پیاوە نابێ لە دارایی بێتە دەرەوە هەموو ماڵی خۆی نەبێ بە پرسی تۆ فەرمانتە پێشەوە ئیمانداران. باوکی زرعە بکە بە بەرپرسی نامەکانمان و بەرپرسی قەڵم کە بە کوڕی سعد ئاگادار بەشتی خراپە نەکرێ بۆ ئەوەی خەڵکی لێمان تووڕە نەبن فەرمانتە پێشەوە ئیمانداران ئاگا لەو کەسانە بێ کە لە کار دەردەکرێن یا ئەو کەسێک کە هانا بۆ ئێمە دەبا بزانە چی دەوێت بۆیان جێ بەجێ بکە و بزانە کێ ڕێلێ دەگرێ یان دەری کردووە. دەستت خۆش بێ ئەی پێشەوای ئیمانداران. سواری ئەسپەکەت ببە و لە هیچ شوێنێک دانەبەزیت هەتاوەکو حەجاجم بۆ نەیەنیتە ئێرە ئەوە لەبیر نەکەی بە پەلە بڕۆ. فەرمانتە ئەی پێشەوا ئیمانداران. خاوەن خراپەکان با بێنە ژوورەوە. فەرمانتە گەورەم. دەریان کردی یان خۆت وازت هێنا؟ هەروەها جێگایان گواستەوە یان خۆت وازت هێنا؟ دەتکوژم ئەگەر پرسیار بکەی. من؟ من؟ من؟ من درهەم و دیناری تۆم، بخۆرەوە بخۆرە و خۆت فێنک بکەرەوە. ئایا لەبەر چی منی لابرد؟ لەبەر برازاکەی؟ یان شتێکم کردووە خۆم نازانم کەس لەگەڵ خۆی قسە ناکات تەنانەت ئەو کەسەی مێشکی خۆی لە دەستداوە لێم دوورکەوە بێمێشە گەر من بێمێشک بم بۆ کارم پێ دەکەی ها قسەی برادرە تازەکەتە ها هاوڕێ تازەکەم مەبەست دینارە تازەکەیە. دینارە تازەکە لە سی هەزار دینارەکە تۆی کڕیوە تێگەیشتم ئایا هەر تۆ نەبووی فێرت کردم متمانە بە کەس نەکەم گەورم بەخوا لەو دنیادا تەنها خۆم بە دینارەوە گرتووە و هیچ شتێکی تر من بۆ دینارێک دەمرم ئەو کەسەی درهەمێک و دینارێکم بداتێ من دەبمە خزمەتکاری و ئەسپ و ژەهر و ئاگر و هەموو شتێک وا دیارە زۆری پێ داوی زیاتر لەوەی کە ئێمە پێمان داوی بۆیە غەدر لە ئێمە دەکەی. بەڵێ ئەو وا دەزانێ. ئەو کێیە؟ ئەو کەسەی سێ هەزار دینارەکەی داوە بە من وا هەست دەکا کە منی کڕیوە بەو پارانەی کە داویەتی بە من. تێبگە تێبگە. فێرت دەکەم ئەو شتانەی کە فێرت کردو چۆن دەزانی وا تێگەیشتووە هەی بێمێشک نا ئەو بە بێمێشتی ئێمە نازانێ و بە زیرەکی ئێمەش نازانێ و بە چاکچنوکی ئێمەش نازانێ ئەهی مامۆستاکەم باوکی حەبسە باوکی حەبسە مژدەبێ مژدەبێ باوکی حەبسە سەدەق الله العظیم خودا مژدەی خۆشیت پێ ببەخشێ سولەیمان. پێشەوای ئیمانداران لەسەر ڕای تۆ هەموو شتێکی جێبەجێ کرد، بەرپرسی دارایی و نووسەرەکەی و بەرپرسی پۆلیسی گۆڕیوە. خودا بەرەکەتت بەسەر ببارێنێ. خودا بەرەکەت بەسەر ببارێنێ خۆ من هیچ شتێکم نەکردووە. باوکی حەفز. سوێندت دەدەم بە خودای گەورە جارێکی تر پەیوەندیت بەم پیاوە نەبێ. فاتیمە زۆر ڕاست دەکات. ئەوەندە خۆت سەرقاڵ مەکە بە حەجاج. شوکری خودا بکە کە مامت ئەمجارە لە تۆی بووری و هەندێ لەسەر ڕای تۆی جێبەجێ کرد. کاری من ئەوە بوو کە پێم گەیاند و تەواو. تۆ کارێکی وات کرد کە هیچ کەس لە ئێمە ناتوان ئەم کارە بکا. ئێمە کوڕەکانی حەقی عەبدولمەلیکین. ئەگەر، ئەگەر یەک وشە لەو وشانە لە دەمی ئێمە بهاتایەتە دەرەوە، سزاکەی بێگومان تەنها کوشتنە، یان سزای زیندانی دەبێ لە ناو بیرێک کە بە ژیانی خۆی چاوی بە دەرەوە ناکەوێتەوە. ئەوەش بەڵگەیە کە مامەت پێشەوای ئیمانداران تۆی خۆش دەوێ. بڕۆ لەگەڵ سولەیمان داوای لێبوردنی لێ بکە، عومەر. داوای لێبوردن بکەم؟ داوای لێبوردن مەکە، بەڵام سوپاسی ئەو شتانە بکە کە کردی. سلێمان سوپاسکردن خراپترە. چۆن؟ وەک ئەو وایە فەرمانی پێ بکەم و جێبەجێی بکات، یاخود من خاوەنی کارەکانم ئەلێرە. بڕۆ سڵاوی لێ بکە. چەند ڕۆژێکە نەڕۆیشتە ناو ئەنجومەنەکەی. ناچمە لای تاوەکو خۆی داوام نەکا لەگەڵی دانیشم. داوای یارمەتی بکە بۆی بچیتە ژوورەوە. ئەگەر بیەوێ بمبینێ لە دووم دەنێرێ. وا دیارە لە مامت تووڕە بووی. تووڕە دەبێت؟ پێم ناڵێی کێ لە کێ تووڕە دەبێت ها ئامۆزا؟ من لە کەس تووڕە نابم هەرچیەکم لەگەڵ بکات من مامم لە هەموو کەس زیاتر خۆش دەوێ ئەو لە جێگای باوکمە بەڵام بە هەردووکمان بڕۆین بۆ لای بەیەکۆ دەڕۆی نەژوورەوە و پێکەوە داوای لێبوردینی لێ دەکەین من ناچمە ناو ئەنجومەنەکەی تاوەکو نەزانم چی لەگەڵ ئەم پیاوە پیاوکوژە دەکات ئەو پیاوەی کە لە عراق بوو پیسترین جێنشینە. کێ ئەم نامەیەی هێناوە؟ پیاوێک بە تەنها لە دیمەشقەوە. چۆن زمانی ئەو منداڵە بێ مێشکە ببڕم؟ یەکێک لە پیاوەکانمە لە دیمەشقەوە ڕۆلا هێشتا تۆ پیاوێکی کوێر و زۆر بێ مێشکێ دەستکاری کار و باری من دەکا و ئاشکراشی کردووە لە لای خەڵک کە دژمنایەتی من دەکا خۆی قایم کردووە لە لای من گەر ئەو لە ژێر شمشێری تیژی منیشدا بێ من هیچ شتێک لە تۆ تێناگەم مامە تۆ ئەی منداڵی بێ ئاگا کوڕی عەبدولعەزیز بە مامی بە خەڵکی ڕادەگەیەنێ و قسەی خراپم پێ دەڵێ و تاوانبارم دەکەن ئەوان بە هەموو کەم و کوڕیەک دژایەتیم دەکەن خەڵکیش هەموویان دەزانن حەجاج زۆر دان بە خۆیان ناگرێ بەرامبەر دوژمنەکەی لەبەر ئەوەی حەجاج ڕقی لە هەر کەسێک بێت بە خێرایی و بە ئازایی لە ناوی دەبات وە چاوەکانی ناخەوێ گەر هەر شتێکیش ڕوو بدا ئەگەر ئەو منداڵەش بێت و هەر شتێکی بەسەر بێت تیرێک جەنگێک سەرەڕۆیە ئەوە حەجاجە وای لە ئەو کردووە. یانیش بێت و ئەگەر مارێک لە باخچەکەی پێوەی بدات ئەوە حەجاتە پێوەی داوە هەرچێ بێ و ئەگەر خواردنێکی خراپ بخوات یا شەڕابێکی بۆکەن بخواتەوە و نەخۆشکەوێ ئەوە بێگومان حەجات لە پشتی ئەو کارەوەیە هەرچیەک ڕوو بدات حەجات بێتاوانە لەلایەن خوددا و ئەگەر هەموو خەڵک لێم خۆش بێ بەڵام عەبدولمەلیک لە ژیانیا لێم خۆش نابێ. عەبدولمەلیک تۆ لە هەموو پیاوەکانی باشتر دادەنێ مامە. بەڵام ناتوانی من لە کوڕەکانی خۆشەویستر نیم. بەڵام عەبدولمەلیک ئەو منداڵە زۆر لە کوڕەکانی خۆی خۆشتر دەوێ. کاری عەبدولمەلیک و کوڕەکانی وەکو کاری شێرێکی توڕەیە لەگەڵ منداڵەکانی زۆر جار دەیان ترسێنێ بۆ ئەوەی فێریان بکات بەڵام نایان خوارد بەڵام بە نینۆکەکانی لێیان دەدا و دەرسێکی باشیان دەدات بەڵام بۆ ئەوەی فێری ڕێزیان بکات و هەروەها ئەگەر گورگێک یان کەمتیارێک یان شێرێکی تر دەست بێنن بۆ منداڵەکانی تووڕە دەبێتون و هەندێکیان دەخوات و ئەوانی دیش دەکوژێت ئەویش باوکیان ئەو کارە دەکات. تێگەیشتی ئەی گورجی سەقەفی؟ یەعنی تۆ دەڵێی عەبدولمەلیک جێگای متمانە نیە؟ ئەو تەنها بە گوێ برازاکەی خۆی دەکات؟ عەبدولمەلیک ناگاتە ئەو ئاستە کە بە گوێی کەس بکات بۆ ئەوەی قسە بە حەجاج بڵێن ئەوە باش بزانە. وە هەروەها منیش پیاوێکی بە شانسم لە هەر شوێنێ بمەوێ ڕەشەبا بە گوێرەی دڵی خۆم دەبێت ئەوەش خودای گەورە پێی بەخشیوەم. بڕۆ بانکی نەسر بکە بۆ ئێرە. بەڵێ؟ نەسری کوڕی عاسمی لەیسی. فەقێکە؟ دەی بڕۆ. گەر ئەو شتەی تەواو کردبێ کە من داوام لێ کردبوو ئەوە ناوی خۆی بە خۆیەوەیەتی سەرکەوتن بۆ ئێمەیە ئاسمیش بۆ زمانمان و لەیسی شێرێکە بۆ ئەوەی منداڵی هۆزی ئومەیە بترسێنێ وەیە کەمیان ئەو منداڵە ئومەویە ئۆمەریەیە. ئەوەی پێش سەردەمی خۆی دەکەوێ یانیش پاش سەردەمی خۆی هاتووە لەلایە قسەی پێ دەڵێ و لەلایەک بەسەری هەڵدەدەی بەڕاستی سرم لێ چڕماوە لەبەر ئەوەی من حەزاتم دەشزانم دوژمنم بای چەندە پێش برادەرەکانم باوکی حەبسە باوکی حەبسە هەسە هەسە دەی لەگەڵم دەی هەسە بەخێر هاتی سلەیمان دانیشە کەمێ میوەمان لەگەڵ ئێستا کاتی ئەوە نییە هەستە ئەو داوای تۆ دەکات داوام دەکات لەو کاتە بە میوەشەوە بڕۆ بۆ لای گەر بە پێش بێ بڕۆ ئایا تۆی نردووە بۆچی نا؟ ئەی باشە من خزمەتکاری تۆ نیم ها عومەر؟ وە خزمەتکاری فاتیمە و باوکی فاتیمەش؟ یەڵڵە دەی، دەی خێرا کە ئەگەر جلەکانت دەگۆڕیت، ئەگینا هەر بۆ جلانە هەڵت دەگرم و دەتبەم. بەڵام مۆلە میرێک ناوەشێتەوە ئاگەدار بە، کە ئامادە بێت لە دادگایی دوژمنەکەی. من دوژمنم نییە. تەنها یەک پیاو دوژمنی تۆیە. حەجاج. لەگەڵ پێشەوای ئیمانداران دانیشتووە؟ دڵنیابە. وتم هیچ کەسێک نییە زیاتر لە حەجاج. پێم گوتی خۆت سەرقاڵ مەکە بە هیچ شتێک تەنها بەو کارانەی کە من بە تۆی ڕادەسپێرم. لایان بردم لە کارەکەم و دەستبەردار بووم لە کارەکەم دارایی. دەگەڕێیتەوە سەر کارەکەت. ئاه تۆ دام دەمەزرێنی و وە بە فەرمانی برازاکەی لەو لاوە لام دەدەن. پێشەوای ئیمانداران هیچ شتێک کاری تێ ناکە گەر بڕیار دەربکا. تەنها زاواکەمان حەجاج نەبێ. حەجاج کێیە؟ تەنها خزمەتکارێکە لە لای جێنشین. عێراق جێ بهێڵە بۆ ئەوەی لێرە بمێنینەوە بۆ ئەوەی خۆمان بپارێزین لەو منداڵە لاسارە. بە قسەم بکە. مم دەنگ و باسی درهەم چیە لەگەڵ برادەرەکەمان. ڕێگای پێنادەم بچێتە لای و چاوی پێ بکەوێ. لێی گەڕێ با بڕوات لەگەڵی. لەگەڵی بڕوا بۆ کوێ؟ بۆ ئەو شوێنەی خۆی دەیەوێت گەر داوای لێت کرد. باشە هەر بۆ خۆت تۆ بە منت نەگوت ئاگاداری بە ئەوە دووڕووە. مم. شتی لێ وەرگرە بەڵام شتی نەدەیتێ. ئایا دەزانی ئەو پیاوە کە بە سێ ڕوو لەسەر یەک کار دەکات؟ ڕووی سێیەمی بۆ سەرجووم ڕوومیەکە. ئەو شتەم نەدەزانی بەر لەوەی کە تۆ لەم سێ شەوە نەبێ کە تۆ لە عێراق بووی. ئایا زانیوتە پیاوێک هەیە بە ناوی ڕۆستەم؟ ڕۆستەم؟ هم! چاوی بەسەر جوون کەوت دوایی چووە دەرەوە. بۆ کوێ؟ دەمەوێ بزانم پێش ئەوەی بگەڕێمەوە بۆ ماڵەکەم. ڕۆستەم! ئەو ڕۆستەمە کێیە؟ نازانم. ئەگەر هەر ئێستا پێم نەڵێی، ئەوا بێگومان خوێنت دەڕێژم. دەزانی چی پێی گوتم حەجاج؟ ئێستا پێتەڵێم. قسە بکە قسە بکە و فێڵم لێ نەکەی ئەگەر نا لە هەر شوێنێک بتگیرم ئەوە دەتکوژم ناژیم لە دووری تۆ ئەی نووری چاوەکانم بەڵام لەوەدا هیچ دەسەڵات نییە واتە تۆ کۆچەکەی باوکە بۆ کوێ دەڕۆی وەکو ئەوە وایە کۆچم کردبێ و وە دڵیشم لەگەڵ خۆشەویستەکەمدا ڕۆشتبێ دڵی تۆ کۆچ دەکا؟